باسی پێغەمبەر ئیبراهیممان بۆ کە عەلەی سەلات وەسەلام شەست و نۆ جار لە قورآنا ناوی ئەم پێغەمبەرە بەڕێزە هاتووە و لە بیست و پێنج سوورەتی قورآنا خوای تەعالا باسی کردووە و گرنگیەکی زۆری بە باسەکەی داوە بۆ ئەوەی ئێمەی مسلمان لە ڕاستە شەقامەکەی ئەو تێپەڕین و وەکو ئەو ئیقتیدای پێ بکەین وەکو ئەو بڕۆین و تەوحید و یەک خوا پەرستیەکەی کە ئەو لەناو قەومێکا زیندووی کردەوە لەبەرەوەی نەمابوو ئیشەکەی زۆر زۆر قورس بوو لەسەر عەرزی ئەم عێراقەی کە پڕە لە فیتەن و پڕە لە مەشاکل هەر لە دێر زەمانەوە تا ئێستش تا دەشڕوا، چونکە پێغەمبەری خۆشەویستیش فەرموویەتی علیە الصلوە و السلام کە لەم جیهەتەوە فیتەنێکی زۆر ئەکەوێتەوە، ئێستەش ئێمە لە ناو فیتەنێکی زۆر زۆر گەورەین، بڕوا بکەن برا بەڕێزەکانم زۆربەی زۆری خەڵک ئیمانی لە دەستداوە، زۆربەی زۆری خەڵک ئاگای لەو یەک خواپەرستی و ئیمانە نیە کە لەناو قورئانەکە یاخوا بۆمان بازەکە بە درێژایی مێژوو. من نامەوێت تەفاسیلی چیرۆکێک بۆ ئێوە باس کەم کە خۆتان زۆربەی زۆرتان گوێتان لێ بووە بەڵام ئەمانەوێ ئەوە نەباسکەین کە کەم کەس هەیە ورد بێتەوە لێ و تەدەبوری بکا و لێکی بداتەوە و بزانێ یعنی چی هەر وەکو چیرۆکێک خوێندوێتی و بەسەریا تێپەڕی کردووە ئیبراهیم پێغەمبەر عەلەیهی سەڵات وەسەلام ئەو ئیبراهیمەی کە نەک هەر قوربانی بە حەیوانێک دا و بوو بە سوننەت بۆ ئێمە یەکەم جار قوربانی بە نەفسی خۆیدا براکانم لەناو عەرزێکا بوو کە شەریک بۆ خوا پەیدا دەکرا یعنی خوا دەپەرسترا عیبادەتیان بۆ خوا دەکرد بەڵام لەگەڵ خوا شەریکیان پیا کرد خوای تەعالا ئەو ئیبڕاهیمەی نارد و پێی وت پێیان بڵێ با شەریک پەیا نەکەن شەریک ئەوەیە تۆ خوا ئەپەرستی و یەکێکی کەژە پەرستی بە قسەی خواکەی و بە قسە یەکێکی کەژەکەی هاوار لە خواکەی و هاوار لە یەکێکی کەژەکەی بە هیچ شێوەیە و عیبادەتت قوبڵ نییە و ئەمە گەورەترین زوڵمە لە لای خوای تەعالا ئیبراهیم بۆ ئەوە نێررا کە بە خەڵکی بڵێن عیبادەتەکانتان تایبەتمەند کەن بۆ خوای تەعالا بەشی کەسی لێ مەیەن حوکمڕانیتان تایبەتمەند کەن حەڵاڵ و حەرامتان تایبەتمەند کەن بۆ خوای تەعالا بە قسەی کەس مەکەن بڵێن ئەوە حەڵاڵە و ئەوە حەرامە و دوور لە یاسای خوا و دوور لە شەریعەتی خوا وەکو ئەمڕۆ کە هەردووکی دەبینرێ براکانم دەوری ئێمە ئێستا ئەوەیە بە ئێوە بڵێین هەر یەک لە ئێوە پێویستە لەسەر ئەو شەقامەی ئیبراهیم بڕۆن عەلەیهی الصڵات والسلام ملەتە ئەبیکم ئیبراهیم دینی باوکتان ئیبراهیم ناوی کەسی تر مەهێنن ناوی ئەوانە مەهێنن کە ئاگایان لە ئیبراهیم نییە ئاگایان لە قورئان نییە ئاگایان لە بەهەشت نییە ئاگایان لە جەهەنەم نییە ئاگایان لە پەرستنی یەک خوانێکە ئەڵڵایە بەڵکو خۆرە پەرستن، مانگە پەرستن، بەردە پەرستن، بەشەرە پەرستن، زیندووە پەرستن، چاکانە پەرستن، خراپانە پەرستن. خوای تەعالا ڕازی نەبوو کە خەڵکی چاکان بپەرستێ وەک ئەنبیا و ڕسول، وەک مەلائیکەکان، چ جای ئەوڕۆ کە خراپان دەپەرستێ برا بەڕێزەکەم. بەوەی کە دەیانپەرست لە پیاوچاکان، ئەسنامەکان، لە کەواکب، لە زمانی ئەوا هەردوو ئەم عیبادەتە هەبوو، عیبادەتیان بۆ کەواکب دەکرد، بۆ مانگ و ئەستێرەکان، بۆ خۆر. ئەوە ئێستەش واستەری هەڵڵاوەتەوە، با خۆر بپەرستین، با ڕووبکەینە خۆر، ئەوانە باشترین پیاو دەرچوون لە ناومانا. نابێ وابێ. پێغەمبەر ئیبراهیم. دەیگوت نابێت چاکان بپەرسترێت تیمسالیان بۆ دروست مەکەن بۆ چاکەکان ئەمڕۆ تیمسال بۆ خراپەکان دروست دەکرێت بەڵکو خودی خراپەکان بە زیندوێتی و مردوێتی دەپەرسترێن ئەوە دەوری ئەو پیاوە بوو بۆیە کاتێک کەوتە قسەکردن ئەوە بوتی واللهی ئەبێ هەموو بتەکانتان پارچە پارچە بکەم و بیشێنم دوایی کەشکانی وتیان دەبێ کێ بێ وای کرد بێت چونکە ئیبراهیم قسەی دەکردە ناو شارە لە ناو وڵاتە بە تاقی تەنیاش خۆی بوو وتیان دەبڕۆن بیهێنن ئەویش خواخوای ڕۆژێکی وا بوو بیهێنن نەک وەکو ئێمە قسە نەکەین و خۆمان بشارینەوە وتی حەزەکەم بم بەنە سەر چاوی خەڵکی و ڕێی خەڵکی و خەڵک بم بینە بزانم داوەکەی من بە ئاشکرایکەم بۆ خەڵکی زیاتر لەناو هەموو خەڵکە فاتوبی على عین الناس لعلهم يشهدون کاتێک هیچی بە دەستەوە نەما، پەنا ئەباتە بەر سجن و لێیان و سووتاندن و کوشتن و بڕین و دەرکردن و ڕەجم کردن، ئەمە قورئان ئەفەرمێ. ئەوە بوو خوای تەعالاش سەری خست و ڕزگاری کرد. ئەوە یەکەم قوربانی بوو. قوربانی بە نەفسی خۆیە بەس خوا پاراستی. دەی تۆش قوربانی بە نەفسی خۆت بە وەڵڵا خوا دەتپارێزێ. خۆ ئەگەر وەکو بەعزە پێغەمبەرێکیش کوژران و نەپاراستران لە دنیایە، وەڵڵا وەڵڵا لە ڕۆژی قیامەتا خوایان خاتە ناو باشتەکەی خۆی ڕزگارە دەبێت لە مینەتی ئەم دنیاە زەرەر ناکەی مەترسە دنیا یەک مردن و تەواو دووهم قوربانی پێغەمەر ئیبراهیم قوربانی بوو بەکێ قوربانی بوو بە وڵاتەکەی حتمما کەسێک کە ژنێکی هەبێ و سارەی ناو بێ و کوڕە برایەکی هەبێ لوتی لوتی ناوبێ و لەگەڵیا بڕوادا بەس ئەمە نەبوون هەن دەگەڵە ژنەکەی لوتیشی لەگەڵا بوو وڵاتیان بەجێهێشت قوربا وڵاتەکەیان کرد بە قوربانی بۆ خخوای تەعاالوتیان وڵاتمان نایە وڵاتمان بۆ چییە نەگووە گوڵا پەرستانی ئەمڕۆ ئەلوەتەنیون نەگووە قەوم پەرستانی ئەمڕۆ ئەلقەومیون هەمووی بە قوربانی خوا بێ خۆشەویست مەکەی بەجێهێشت کەعبەی بەجێهێشت محمد ئیمانی نەبوو کە مەکەی بەجێهێشت صلی الله علیه و آله وسلم ئەم عقلیەتە چییە ئەمە داروبەر پەرستیە وڵات پەرستی قوم پەرستی خۆر پەرستی مانگ پەرستی چاک و خراپ پەرستی دەبێت تۆ خواپەرست بی موحید و یەک خواپەرست بی پاشان قوربانی سێهەم تەماشاکن قوربانی بوو بە کوڕەکەی بە جگەر گۆشەکەی ئیسماعیل کە مناڵی نەبوو بۆ هەتا ئەو کاتە خوای تەعالا ئیسماعیلی دایە خوای تەعالا لە خەوا پیشانیە پێی ودویتی ئەبێت تۆ ئەو کوڕە سەربڕی خەوی پێغەمەرانیش وەحیە و هیچ لە شەیتانەوە نییە و ڕاستە بە کوڕەکەی و دڕۆڵە تۆ چی ئەڵێ ئەو منەمێ خوای تەعالا و توێتێ بێ سەربڕم تی بابە بیکە ئەوەیە کوڕی ساڵح ئەوەیە باوکی ساڵح دەی خوای تەعالا لەوەش ڕزگاری کرد فەرمووی کاتێک کە ڕۆیشت چەقۆ بخاتە سەرملی طبعا هەتا چەقۆکەی نەخستە سەرملی خوای تەعالا پێی نەوت قەت صدقتە الرؤیا ئەمەش یەکێکە لەو ئیسفادانەی کە ئێمە لەو ئاتا دەکەین کە ئیمان تەنها بەدەم نییە تەنها بە دڵ نیە بەڵکو ئەبێ عەمەلیشی لەگەڵا بێ دەبا ئیبراهیم نەچوایە چەقۆکە بخاتە سەر ملی ئیسماعیل خوای گەورە جل و علا پێی وت قد صدقت الرؤیا خۆ ئیمانیشی بە خەوەکە هەبوو خۆ ئەوشی زانی ڕاستەکا نا چەقۆی خستە سەری و چەقۆ نابڕێ خوای تعالی فەرمی ئەوە بەرانێک بڕۆ لە جیاتی ئەوە سەر بڕە قوربانی بە کوڕەکەشیە ئەوە قوربانیە قوربانی بە نەفس، قوربانی بە ماڵ و بە خانوو و بە وڵات و بە قەوم و قوربانی بە کوڕ و دوایی ئەو پیاوەی لێ دەرچوو کە خوا پێی ئەڵێ ئیبراهیم ئوممەتێکە ئوممەت ئوممەت یەعنی ئیمام هەندێ لە عولەما ئەڵێ بە تەنها خۆی دەوری ئوممەتێکی بینیوە. سەرمەشق و ڕابەرایەتی و لاسایی کردنەوە هەیە بۆ ئێوە لە ئیبڕاهیمە کاتێ ڕووی کردە قەومەکەی بە قەومەکەی وت من بەریم لێتان لە هەرچی کێشەی پەرستن لە غەیری خوای تەعالا تەنها خوا نەبێ ڕقمان لێتانە بغزی ئەتان بغزێنین دژمنتانین حتا دەگەڕێنەوە بەلای خوای تبارک تعالی تەنها بۆ لای خوا نەک بۆ لای قەوم بۆ لای عەلەم بۆ لای سنوور بۆ لای بەرد و دار و زیندوو مردوو تەنها بۆ لای خوا لتکون کلمة اللە هی العلیا خوا بەرز بێ ئەمڕۆ کێ لەپێناوی خوا ئیشەکا بڕۆ بڵێ لەپێناوی خوایە خۆت بە بەکوشت و خۆت بە بەقور ئەڵێ نییە کاکە حڕی بۆ خۆت چییە پەرسی خوایە کرد ئافرەتت دەپەرست خوایە کرد دینار و درهەمت دەپەرست خوایە کرد گاو گۆتاڵت دەپەرست مشکیلەمان نییە لەوە کاکە ئەی چی مشکیلەیە بەلای تۆوە هەوا و ئارەزوو دینار و درهەم مەنسەب و سەرکردایەتی ئەوە بەلای خەڵکەوە مهمە خوا نە خوا لە ئاسمانەوە دەڵێ بە قسەی من کەن، عەبد لە عەرزا دەڵێ بە قسەی خوا مەکەن، بە قسەی ئێمە بکەن. بەس ئەو خەڵکە غەڵەتە برا بەڕێزەکەم. ئەو خەڵکە نابێ بە قسەی کەسانێ بکەن. بە هیچ شێوەیە لە کەسانی گوێ مەگرن کە پێتان ئەڵێ خوا مەپەرستن. تەنها و تەنها دەبێ خوا بپەرستن. بۆیە خوای تەعالا لەو ئایا لەو ئایەتەی سورەتی ممتحنە پێمان ئەڵێ تەنها ڕابەرایەتیتان لە ئیبراهیمە بۆ هەیە و شوێنی کەون و بە قسەی کەون. ئەمە چەند نوقتەیەک بوو لەبارەی قوربانی بەو مەعنایانەی کە پێشکەشمان کردن، پاشان براکانم دەربارەی ئەحکامی قوربانی هەموو ساڵێک هەر باس کراوە و لەوانەیە زۆربەتان بیزان بەس وەک یادخستنەوە دەڵێم قوربانی کردن بە مەڕ و مەڕ و بزن دەکرێ بە گاو گۆتاڵ دەکرێ بە حوشتر لەمە زیاتر ناکرێ بە ئاسک و بە فلان و بە فلان ئەو بابەتانی کە باس دەکرێ پاشان ئەم قوربانییە لە مەڕە دەبێ لە مەڕ و بزن و گاو گۆتاڵ و حشتر عیبار نەبن ئەبێ خاوێن و باوێن و جوان و قەڵە و ڕێک و پێک بوون و نەخۆش نەبن نابێ کوێر بێ نابێ شێر بێ نابێ زەعیف بێ نابێ لاواز بێ هەر یەک لەم عیبانەی تیا بوو دروست نییە نابێ گوێ بڕا و گوێکون کرا و ئەو بابەتانە بێ هەندێک لە هەلی عیلمەڵێ ئەوەش دروست نییە شاخ شکاو ئەیش نەبێ باشە بەس ئەگەر هەش بوو دەبێ ئەو عیبانە نابێت تایە هەبێ کەواتە بە قوربانیی قەڵەو بێ باشترین قوربانیش بەرانە ئاگادار بن زۆر کەس دەبیستین دەڕوا چێڵێک دەکا بە قوربانی دەبێ حەوت حەوت عائیلە لە چێڵەکە بەشداری دەکەن لە مانگایەکە بەشداری دەکەن بەڵام باشترین قوربانی هەر ماڵێک بۆ خۆی بەرانی خۆی سەر ببڕێ تۆ حەوت نەفسکەی بە قوربانی خوا باشترێکە یا نەفسێک کە مانگاکەیە حەوت نەفس بکەی بە قوربانی خوا بۆیە پێغەمەری خواسەسم لە قوربانیەکانیان کە لە حەج نەبوو کە لە حەج نەبوو دەچوو چی سەرەبڕی بەرانی سەرەبڕی جا ئەم بەرانە بۆ خۆی و بۆ عایلەکەی زۆر جار دەبیستینەوە ئەوە بۆ چەند کەس دەبێ کاکە لێرە کە ئێمە لە حەج نین حەیوانێک بۆ خۆت و عایلەکەت بە زیندوان و مردوان بەس لە حەج وا نییە تۆ خۆت و عایلە و مناڵەکانت بڕۆن بۆ حەج دەبێ هەر یەکەی حەیوانێک سەر ببڕن ئەوە فەرقەکەیە جا ئەو خەڵکە فەرقەکە ناکا زۆر لە مامەسایان دەپرسن دەڵێ کاکە حیوان بۆ یەک کەس دەبێت کاکە بۆ یەک کەس دەبێت لە حەجا بەس لێرە بۆ خۆت و عیلەکەت ئەو حەیوانێک سەردەبڕی بۆ خۆت بۆ خێزانت بۆ مناڵەکانت ئەوانەی کەوا تۆ نەفەقەیان ناکێشی ئەوەی نەفەقەیەکیشە با بۆ خۆی بکا ئەگەر توانای هەبێت کردنی ئەمەش لە لای هەندێک لە ئەهلی علم واجبە بەڵکو پێغەمبەر صلی الله علیه و هیچ ساڵێ نەبووە نەیکا شیخ الاسلام ابن تیمیه فەرمی باشترین عیباداتی بەدەنی صلاتە باشترین عیباداتی مالی بریتیە لە سەربڕین بۆ خوای تعالی ها ان صلاتی یەکسەر ئەڵێ و نوسکی فصل لربك وانحر لە دوای صلات چی هێنا سەربڕین لە دوای سەلات سەربڕین باشترین عیبادەتی ماڵی بریتە لە سەربڕین ئەوڕۆ خەڵک دڵی نایە چوار وەرەقە پێنج وەرەقە شەش وەرەقە بەڵام دامێ بکات دەفتەرێک و دوو دەفتەریش دانێ بۆ سارەکەی بەس بە خوا داینانێ برا بە ڕێزەکانم ئەوانەی هەتانە والله خوا بەرەکەتی تێخا پێغەمەر فەرمیێتی عليه سەلات وسلام واللهی ما نەقەسە مال من صدقە وەڵڵا هیچ ماڵێک لە سەدەقە پێکردن نوقسانی ناکا زیاد دەکا خوا بۆت پڕەکاتەوە ما انفقتم من شيء فهو يخلفه تۆ چ شتێک ببەخشیتەوە بە شەرعی و بە ڕێگ و پێکی لە پێناوی خوا خوا بە جێگای بۆ لە دوایە ئەیهێنێتەوە با بزانی ئەی هەرەوە نییە کە خوایەویتێتی هەمووی ئەو نییە تۆ ناڵێ ئینا لله و ئینا ئیلیه راجعون کەچی ئەڵێی نا وەڵا ماڵەکەم هی خۆمە هی خوا نییە هەر بە زمان ئیلەیه ڕاجعون بۆ لایەوە گەڕێینەوە ماڵەکەت سەرف بکە لە پێناوی خوایە باشترین قوربانی باشن ئەو قوربانیە برا بە ڕێزەکانم باشتر وای ئێستا کە ڕۆشین و قوربانەکەت کە ئەوە سنەتی پێغەمەرە سەر وسلم نەک دەرگا دەرگا بگەڕێن و وەکو جەژنەکەی تر باسمان کرد ئافرەتی ڕوت و سەر ڕوت و ئەولا ئەولا خۆ دەکەی بە ماڵە و تەوقەکردن و یەکسەر بەعسیان و بەچی دەستپێەکەی ڕۆژی جەژنەکەت بەمون کەرا دەستپێەکەی منکەراتی جەژن زۆرمان باس کردووە ئاگاتان لێیان بێ هەمووتان دەزانن گۆرانی و مۆسیقا و سەرڕووتی و قسەی هەڵەج و بەڵەج و ئەولاولا و دوور لە زیکری خوا ئەم ڕۆژانەوە زیکری خوایە الله ئەکبەر کە لە هەموو کاتێکان لە دوای نوێژەکان لە بینی نوێژەکان لە دەرەوە لە ناوە مناڵەکانتان ژنەکانتان هەتا ئاخر یامت تەشتیق و کاتی سەربڕینەکەش هەتا ئاخر یامت تەشتیقەوە تا هەر چوار ڕۆژەکەی جەژن ئاگادار بن ئەم عیبادەتە زۆر زۆر گەورەیە و ئەو کەسەی کەوا قوربانیەکە ئەکا ئەو ئەبێ زانی بێتان لە یەکی ذی الحیجە نینۆکەکانی و مۆکانی ناکا بەس لێرەیا سەرنجتان بۆ شتێک ڕاکێشم ئەویش ئەوەیە زۆر جار پێمان ئەڵێن مەسلەی ڕیش تاشین ڕیژە هێڵێتەوە تا ئەو کاتە دوای کاکە ڕیش ڕیش بۆ خۆی نابێت دەستکاری بکرێت کەیفی خۆتە ئەگەر ناشیکەی خۆت تاوانبارەکەی خوای تەعالا دڵت نەرم کا بۆی لەو تاوانە خۆ بپارێزی پاشان برا بەڕێزە مسلمانەکان ئاگادار بن ئەم قوربانیە خۆت بیکەی باشترێکە ئەشتوانی وەکیلێک بگری بۆت بکە کە سرت بڕی بسم الله الله ئەکبەر جۆمان لێ هەڵێ بۆ ناوی خوا مەولی پێغەمبەر والله گۆشتەکەی حرام بوو چونکە ناوی محەممەدت لێ هێنا صلی الله عليه وسلم ئێستا باسی شیرکمان نەکرد مەڵێ بۆ خوا بۆ پێغەمبەر مەڵێ بۆ خوا بۆ مەولی پێغەمبەر زۆربەتان گوێمان لێیە واڵێن لە کاتی سەربڕین ئەیاتە دەست قەسابێک نازانێ دین چیە ئەیاتە دەست قەسابێک نوێژنەکەرە کورە نەیەنە دەست نوێژنەکەران وەڵڵای حەرامە بێ قوربانیشت لێ قبوڵ نابێت نوێشکەرێکی بە دینی بە تەخوای بە ئیمان خۆت سەری ببڕە یا بێگرس کەسێکی تر زۆر مهمام نقطانە کەم کەس بیری لێکاتەوە براکانم پاشان گۆشتەکەی چی لێکەی گۆشتەکەی خۆت لێتوانی لی هەڵگری لی بێی بە خەڵکی ئەشتوانی هەدیەی کەی بە سەدەقە بێ بەس کڕین و فرۆشتن بەوە ناکرێ ئاگادار بە بە هیچ شێوازێک ئەجری کابرای قەساب لەناو گۆشتەکە و لەناو پێستەکە و ڕیخۆڵەکە حساب مەکە کاکەەوە بە چەند بۆ چاکەی بە 20هزار بە دههزار بە 500هزار بە 100هزار باشە ئەوە حەقی خۆت دوایش چی ئەیتێ مشکیلە نییە بە سەدەقە ئەیتێ بەڵام وڵا بە چەنم بۆ چاکەی بە سەد هەزار دەی باشەوە پەنجا دەیەمێ ئەو شتەکانی کەش هەڵگرە و پەنجا یا بە پەنجا هەزار ئەو بیست پێنج دەیەم ئەو- ئەو ئەو شتانی لێ هەڵگرە بای بیست پێنجێک ئەمە نابێ ئەبێ هەمووی بۆ خوا بێ ئیشەکە هەمووی بۆ خوا بێ ئاگادار بن ئەم ڕۆژانە هەمووی ڕۆژی ذیکر و سەربڕین و عیبادەتی خوای تبارک و تعالیە وە ژنان ئەگەر هاتوون بۆ نوێژ لێرە الحمدللە گەر ناتون پیان بڵێ لە ماڵەوانیش نوێژەکە هەتا نیوەڕۆ ئاگاداری نوێژی جەژنی قوربان لەسەر ئەوانیش ئەو نوێژە واجبە کەوا بیکەن بەڵام هاتنیان بۆ مزگەوت پێغەمبەر ئەمری کردو عەلەی سەلات وسلام بەس ئەمرەکەی ئەمرێکی واجب نییە وکو لەمایان ئەڵێن ئەوانە توانن بێن وەشتواننێن بەس لە ماڵەوان نوێژەکەیان بکەن خوایە لەسەر عەرزا هیچ کافرێک مەهێڵەرەوە چونکە زانی کەوا مسوڵمان نابن ئێمەش دەڵێن ئەو کافرانەی کەوا ڕێگە لە دینی تۆ ئەگرن پشتیان بشتێنە خوای تعالا خوای ئەو کافرانەی کە ڕێگە لە دینی تۆ ئەگرن ئەوانەی ڕێگە لە دینی تۆ ناگرن هیدایەتیان بەخوایە خوای هیدایەتی ئەو قەومە بە کە نازانێت تەوحید چییە خوای هیدایەتی بە خوای هیدایەتی بە خوای هیدایەتی بە خوای بمانگەڕێنەرەوە بۆ لای خۆت یا رب العالمین آمین والحمد لله رب العالمین وصلى الله وسلم وبارك على محمد وآله وصحبه أجمعين